بەشی هەژدە دەستەواژەی واقعگەری پێویستی بە لکدانەوە و پێناسەی لە پێشتر هەیە هەتا بە چوارچەوەیەکی سنوودار و لە واتایەکی تا ڕادەی ڕوون بنوێنێ ئەم دەستەواژەیە لە چوارچەوەی هوەر بەبێ ناوهێنانی بەکاربەرەکانیشی لە ئەدەب و فەلسەفە واتای شارا و چەند جۆری هەیە کە لایەنەکانی جیاجیا ئەتوانرێ بم پێناسەی خوارەوە دەربێنێت پیشاندانەوەی ڕاستی بەبێ ڕەچاوکردنی جوانیە یاساکان و پیشاندانی سروشت بەبێ هەڵبژاردن و چاکردنی و لێکترواندنی بە ڕوانگەی زانستی و ژیری کاردانەوەی لە دژی شێوەی ڕۆمانتیک بەخاڵیکردنی ناوەڕۆک لە سۆز و پێناسەی ناشرینەکانی ژیان بەو شێوەی کە لە سەرچینەکانی ژێرەوە دەستی پێدادێنێ کە لەو پێناسەیە دواییدا دەستەواژەی واقعیگەری کۆمەڵایەتی لەگەڵ ناوەڕۆکی هۆشیاری ڕامیاری و ڕوانینی ڕەخنەی لەسەر باردۆخی کۆمەڵایەتی واتا خۆی جێگیر کردووە ئەمەش تەنیا بەشێکە لە تێگەیشتنی گشتی دەستەواژە گەلێک ئەداتەوە کە لایەنەکانی تر و واقعگەری کە زیاتر لەگەڵ هوەری بەرجەستەی پەیوەندی نزیکتری هەیە بە دەربڕینی لەو دەستە بۆ چوارچەوەی واتە جیا دەکرێتەوە پیشاندان بەبێ ئامانجگەری یان بەخشینی تەواو لە تێگەیشتنی پێناسی تابلۆ یان هەبوونی بە تەواوەتی تایبەتمەندیەکان وردەگاریە پەسەنکرا و پەسەنگ نەکراوەکانیشەوە گەشایەتی دووبارە ناسینی بێت یان لە ناوێکی تایبەتدا بگونجێنێ نەوەک ئەوەی کە بە شێوەیەکی ئامانجار یان خواوەندی بەرجەستە بکرێت و کەسێتی یان بوونی دیاریکراوی خۆیان لەدەست بدات لە پێناسی تری واقعیگەریە ویشاندانی بەشبەشکرا و لە ئینتیزاعگەری و وێنەگەری بەبێ جوڵە پێکردنی وێنە شێوەی ئیمپریسیۆنیزم لە ساڵی 1984 گروپێک لە وێنەکێشانی فەڕەنسا داهێنانی خۆیان لە تاقەکانی دوکانی وێنەگری ناسراوی نادار لە پاریس پیشاندا کە یەکێک لەوانە تابلۆی مونا کۆچکردنی 1926 بە ناونیشانی ئیمپریسیشن سۆیاڵ لیڤەند بوو کە دەتوانرێت بۆ دەستەواژەی یەکەمی هەستکردن کاریگەری قبولکرا و هەستکردنی کەسی یان وەرگرتنی هزت یان لە بەچاوگرتن وەها لە پێناسەیدا پێدا کاریگەری قبولکراوی دەرکەوتنی خۆر یان هەستپێکردنی تاکەکەسی خۆری هەڵهاتوو یان بە هاوسەنگی ئەوەی زانی یان لە هەمان کاتدا ڕەچاوکردنی دیقەت لە وەرگێڕاندا قبولکردن و شێوازی زمانی فارسییان زیاتر ڕەچاو کردوون بە دوو شێوەی ڕخوارەوە ناونیشانی بە فارسی دەرهێنا وەرگرتنی هزری لە خۆری هەڵهاتوو یان باشتر وەرگرتنێک لە هەڵهاتنی خۆر ڕەخنەگرێک لە تەماشاکردنی ئەو بەرهەمە بێوێنەیە سەرسوورمان بووە بە خوێندنەوەی ناونیشانی تابلۆی مونە بە گاڵتەجاری ئەو گروپە نازناوی ئیمپرۆسیۆنیزمەکانی پێدا کە وەرگێڕانی فارسی پێڕەوکردنی شێوازی واژەی سازی ئەمڕۆ هەروەها بەپێی هەڵبژاردنی دەستەواژەی ناوبراو لەسەرەوە دەبێت پێکاتەیەکی وەکو هەستپێکەران یان وەرگتن یان کاری گەر لێکراوان بەکاربێت کە لەو ناوەندە وەرگیران بەپێی ئەوە شێوی وەرگتن هەڵدەبژێدرێت و جێی گومان نییە کە ئەو کارە دەبێت لەبارەی گشتی و دەستەواژەکانی بیانی و تازەهاتوو بە شێوەیەکی بژێت وتمان ڕەخنەگرێک ئەوەندە نازناوی گاڵتە ئامێزی دەرکرد بێ ئاگا لەوەی کە ناونرانەکەشی بەو جۆرە لە داهاتوو ئیعتیباری پەیدا کرد ئەو وێنەکێشانەی کە بە وەرگرتنی نازناوێکی وەها شەرمەزار بوون بریتی بوون لە مونا مانا کۆچکردنی 1970 پیسارۆ، کۆچکردنی هەزار و نۆ سەد و سێ، سیسیلی، ڕینوار، سیزان، خاتوو بێرت مۆریسۆ، بازیک، و چەند کەسێکی تر. گرووپی ناوبراو کە پشتی بە بنەمای کلاسیکی بەستبووە و لە ڕەخنەگران و هۆڵی نمایشی وێنەی ڕەسمی و وێنەکێشانی ئەو نیگارخانانەی پشتگوێ کەوتبوون، بە یاخیبوونێکی هاوبەش و بە ئارەزوومەندێکی کەمێک جیاواز کۆبوونەوە. هەتا بەرهەمی نێو ناڕەسمی خۆیان لە پێشانگادا بینبینرێت و خەڵکی بەگشتی بڕیای داوەری بدەن بەو جۆرە با یەکێک لە شۆش و بە جۆشترین بزنەوەکانی هوەری لە هەر قۆناغ و ڕۆژگارێ لە مێژوودا تۆمار بوو. ئەو گروپە وێنەکێشان کە بینەری زۆر بە دیقەتی هەبوو لە هەموو کاتدا پێکهاتەی هونەریشیان بەمایی ڕەنگکراوەکان و درەوشانەوەی لە ڕووناکی خۆی دەهێنێتە سەر تابلۆ وردە وردەکاری پیشاندانی تیشکدانەوەی ڕووناکی و شێوازی بەشبەشکردنی ڕەنگ بۆ بەشی ورد لە کانڤاتەکاندا گەیان دەبەبست کە هەمان حقیقەتی مەلموس و هەستیاری کە پێ ڕێخستنی بوون بە دەستی خۆی بەرە و نەمان و بەتاڵکردنەوەی برد. وێنەکێشانی شێوە ئیمپریسیۆنیزم لە تابلۆکانی خۆیاندا کە زیاتر بۆ خەڵکی ڕۆژگار و خۆعادەت و نەگرتوو و ناماقوول بوون هەروەک دیمەنێکی بە بەهانە یان بە هۆکارێکی سادەیان دادەنا بە گوێزانەوەی دروستکردنی یان دەرهێنانی وێنەیەک بە دەزێنانی خێرا و ڕاستەوخۆ کە لەو ساتەدا هەستی نائاساییە یان هەڵبژێدراو کە لە هزریان دروست ببوو مونا توانی لەوێ هاوسەری بێتەوە دەرەوە و لە شارێکی بچووکی ئەرژەنتیندا شوێنێکی نیشتەجێم بۆ بوون بۆ خۆی و هاوسەرەکەی بەدەست بهێنێ و هەمان ماڵە بچکۆلەک بوو کە سەقفی لانکەی شێوەی ئیمپرسیۆنیزم ناونرا. کامیل پیسارۆ کە ساڵی هەزار و هەشت سەد و سی لە دوورگەی ئەناتلیل لەدایک بوو، لەو کاتەوەی ژیانی خۆی لە پاریس دەست پێ کرد، بە کاریگەری لە هونەری کور و سەرقاڵی وێنەکێشانی دیمەنی گەڕەکی مونمارتە، ئەو لە پێشانگەی بەرهەمی فەرامۆشکراوەکاندا، لە ساڵی 1963 لە پاریس بەرپابوو بەشداری کرد ڕوبەرووی ڕخنەی تونند و هونەناسانی ئەو کاتە بووەوە کە دەربارەی کارەکانیشی وەهایان نووسی بوو باشە با ڕێز پیسارۆ تێبگات کا درەختی وەنەوشەیی نین و ئاسمان بە ڕەنگی خامەی تازە نییە و خەڵکی هیچ وڵاتێکی جیهان بەو جۆرە کە ئەو بۆچوونەی هەیە نابین و هیچ هزرێک ناتوانێت بە دوای ئەو جۆرە هەڵانەدا بڕوات بەڵام ڕووە وەرگێرانی خەڵک و ڕخنەگرانش لە بەرهەمەکانی نەیانتوانێت خۆشی و چێژی ڕوانگە لەو هونەرمەندە داهێنەرە بگرن هەتا بەو جۆرەی کە کەم دەرامەتی ڕێگەی پێشکەوتنی لێتەنگ کردبوو ئیمپرسیۆنیزمی نوێ ئیمپریسیۆنزمی پۆست مودێرنە، گروپەکانی هونەری و قوتابخانەی کورتخایەنەکان لە کۆتایی سەدەی نۆزدەهەمدا لە کردنەوەی پێشانگەی بەرهەمەکانی سەربەخۆخوازان ساڵی 1940 لە پاریس سورات کۆچکردنی 1991 تابلۆیەکی گەورەی بەناوی مەلەوانەکان پیشاندا کە تێدا لایەنگری مەودای وێنەکێش لە جێبەجێکردنی هونەری وێنەکێشان لەسەر بنەمای شێوەی زانستی بە دەربڕێنێکی ڕوونتر لەسەر بنچینەی توێشنەوەی فیزیکی شیڤڕوڵ لە بواری ناسینی ڕەنگدا دیاری بوو شیڤڕوڵ لە وێنە کێشەکانی خۆیدا ڕەنگە نایبەکانی لەگەڵ ڕەنگە خۆڵەمەشیەکاندا بەکاردەبێت دۆست و هاوقتاوخانی ئەو سینگاک کۆچکردنی 1935 بە پێڕەوی لە شێوازی مونا ڕەنگە ڕۆژنەکانی بۆ کارەکانی خۆی هەڵبژاد و شێوازی ڕنگ ئامێزی و ڕەنگڕێژی لەسەر کانڤاد کە ئیمپڕۆنیزمەکان بە شێوەیەکی غەریزی یان ئەزموونی لە کادا دەیانبەست ئەو بە سیستەمی ڕێکخراو و زانستی دەرهات سیگناک کە هیچ کاتێک ڕەنگدانەوەی لە ناوێکدا تێکەڵ نەدەکرد شێوازی هێڵی سێبەری ڕەنگ یان خاڵچینی ڕەنگی کردە پایە بۆ واتایی کە سەربەری هێواش و توندی سەرخڵچە کە بۆردەکاری یان خاڵی ڕەنگ نایەب و ڕۆشنەکانی لە پاڵێکدا پیشان ئەدا. هەتا پێکهاتنی ئەوانە بەیەکەوە لە میانەی ئاسایی ببینرێ لە بەرچاوی تەماشاوان مای ڕەنگ دڵگیر و وێنەکێشەکە بەرجەستە دەکات بە دەربڕینێکی تر لەم شێوازەدا ڕەنگئامێزی جەمبەستی وێنەکێشی لە دیدی تەماشچیدا ئەگاتە بەریان ئەنجام وێنەکێشانی بەشبەشکراو و شێوازی دانانی ڕەنگ سورات و سیگناک بە دوو پسپۆڕی ناوداری قوتابخانەی دابەشکردنی ڕەنگ ناسراون کە بەکاربردنی شێوازی خاڵچنی ڕەنگ لە شێوی ئیمپرۆسیۆنیزم گۆڕانکاریان بەدیهێنا سورات بە گرنگترین بەرهەمی خۆی کە تابلۆی یەکشەممەی هاوین لە گراندزان 1970 بوو تیۆرەکەی نوێشی دەربارەی ڕەنگ داڕێژراو لەسەر ئەزموونی زانستی شڤرۆڵ بە قۆناخ بەجێهێنا سیگناک لە 1940دا وێنەی کەشتی چارۆکەداری زەردی بە خاڵچنی ڕەنگ گەیاندە ئەنجام بەڵام نابێ وها بزانین سوورات بە تەواوەتی تیۆردانیاری تاوخانەی دابشکردین ڕێک بووە بەڵکو ئەو لە پێکهاتنی هونەریش بە تونند و تۆڵی هاوسەنگی بەشەکانی ڕوونی بەهێزی هێڵ سەرنجی زۆری پێبەخشیوە کە بە گروپ و قوتابخانەیەکی دیاریکراوە نامێنێتەوە گەرچی ماوەیەک بە شێوی وێنەکێشانی ئیمپڕیسیۆنیزم پەیوەست بوو هەروە لە هەندی لایەنەوە لە ڕیزی وێنەکێشانی شێوە هەڵچونگەری ئامادەیە ئەم هونەرمەندە فەڕەنسیە لە کرە خێزانێکی پایە بەرز بوو لە مناڵیدا بەهۆی ڕووداوێکەوە بە کورتە باڵایی مایەوە و لە ئەنجامی شراب خواردنەوەی زۆر تەمەنێکی کەمی هەبوو لۆتریک ئەو ناوەڕۆکەکانی کە جێ ئارەزوی خۆی بوو لە پێشانگەکان و باڕەکانی پاریس دەگەڕا و بە دیدی بێڕیزی دەست و پەنجەی گیرفان بڕ و بیانی گاڵتە ئامێز حاڵەت و هەڵسوکۆتی ژنان و پیاوانی نەزان و بێ بەندوباری بە یارمەتی زەبەری تون بە توانا لەسەر تابلۆ جێگیر کرد کە ڕوخساری هەندێک لە شارەزایانی ئەو کاتەش لەو ناوەدا بەجێماوە توانای تری تولوز لوتریک لە هونەرەکانی وێنەکردنی چاپی و نەخشەکێشی پۆستەری وێنەیی بوو کە ناوی ئەو بووە وێردی سەرزمانی گشتی هونەردۆستانی بنیاتنەر وێنەکەشانی قوتابخانەی نادیدە لە گۆشەی قوتابخانە و شێوە بەکارهاتووەکان لە دواچارەکی سەدەی نۆزدەهەم و سەرتاکانی سەدەی بیستەم ژمارەیەک لە وێنەکێشانی قوتابخانەی نادیدە دیسان هەم لە ناوەند هونەری ئەوروپا واتا پاریس پێڕەوی لە زەوقی تاکەکەس و بێ ئەوەی کە ئەو ساڵانە لە فێربوونی هونەری تێپەڕاندبێ سەرقاڵی وێنەکێشان بوو و ڕاستەخۆ بۆ خۆشگوزەرانیی خۆی چەند تابلۆیەکی دروست کرد لە ناو بەرهەمەکانی ئەو گرووپە لە وێنەکێشانی گومناودا تەنیا وێنەکانی هانڕی ڕۆسۆ کۆچکردنی هەزار و نۆ سەد دەبوو کە بووە جێی سەرنج و ستایشی هونەردۆستان پیڵ گوگن لە هەمان سەرای چوونی بۆ پاریس پێڵگۆگن کۆچکردنی 1993 کارمەندی ڕسمی بۆرسە بوو خاوەنی ژیانێکی خۆشگوزەران بوو لەبەر ئەوەی حازی لا وێنەکێشان بوو ئاشنایی لەگەڵ فچە دروستکرد و لە خولی شەوانە پەیمانگەی هونەری گراند شومبێر ناوی نووسی گۆگن بە ئارزوی خۆی وێنەکانی یۆن کین تی هۆڵندی وێنەکەشی سروشتی دەریا و کۆچکردنی 1990 و هەندێک لە گەورەکانی قوتابخانی ئیمپرسیۆنزم بە تایبەت پسارۆی کڕی لە 1992 بەهۆی سەرسوڕمانی بە وێنەکانی ئەو بەرە و کارەکانی ڕایکێشا گۆگن کاری جێگیری خۆی و کردە قوتابیا کردە قوتبانی جۆش و خرۆشی دەروونی و بە یەکدڵی یەکلایەنە و سەرقاڵی وێنەکێشان بوو نەبیەکان ئەم دەستەواژێ لە بنەڕەدا عیبریە و لە زمانی فەڕەنسیشدا بە هەمان مانای نەبێ نەبی یان پێغەمبەر بەکارهێنراوە کاتێک کە گرروپێکی وێنەکێشان لە ساڵی 1970 دا لە کۆفی موڵکی پاریس پێشانگایەکیان لە بەرهەمەکانی خۆیان کردوتەوە کازالیستی شاعری خۆرهەڵاناسی سۆفی بە ئەزمموی فەڕەنسی ئەو پێشانگایی بە ناوی نەبیەکان خوێندێتەوە ئەندامانی گرنگی ئەو گروپە هوەریە بریتە لە وێنەکێشانی گەورەی وەک بۆ نارد کۆچکردنی 1940 بولارد مۆریس دینیز مایلۆل کە بە لە دواییدا پیکەسازی سەرقاڵ بوو ناوبانگی جیهانی وەرگرت پێماگەران سیمبولیزمەکان دۆستەکانی نزیک نەبیەکان وێنەکێشی قوتابخانی سیمبولیزم بوون کە شێوی هوەری خۆیان لە ناوەڕاستی سەدەی نۆزدەم لە وڵاتی خۆرئاوای ئەوروپا بە چەند جۆرێک جیاواز و تایبەتمەندی تاکە کەسی پێشکەش کرا لە بەڕێتانیا گروپێ لە وێنەکێشان کۆبوونەوە و ئەنجومەنێکیان دروست کرد و ناونشانی بژانەوەی هوەری پێش ڕەفائیلیان لە خۆیان نا 1940 و بە ڕۆشتنی بە دوای وێنە کێشانی دینی و جیهانی ویلیام بلی وێنەکەش و شاعری بەڕێتانی کۆچکردنی 1920 و هەروە بە سروش وەرگتن لە کەشوهوا و هوەری گروباوەڕی قۆناقی پێش ڕەفائیل سەدەی پانزە هەمی زیانی چەند بەرهەمێکیان بەدیهێنا کە گەرچی هەندێجار پێکاتی کەمیان بوو بەڵام بە گشتی ئاوێتە و بە هێما و ڕەنگی سەرنجڕاکێش شێوەکان و گروپە هوەریەکانی سەدەی بیستەم پۆڤێزم لە پێشانکای پاریسدا کە لە ساڵی 1950دا لە پاریس کرایەوە سیانسە وێنەکێشی نوێخواز بە ڕەنگی پڕاوپڕ لە ناخۆشی و گریان و هەوەسە دڕندانەکان خۆیان بە وتەی ڕەخنەگران و ڕۆژنامەکانی ئەو کاتە بۆ ڕووبەڕبوونەوە لەگەڵ سەلیقی گشتی خەڵکی دێرکەوتن لەو بووە تا جۆشەخرۆشی هونەردا واتە شاری پاریزەسوایەکی تازەیان بەرپا کرد لولی باوخسی بە چوونە ژوورەوەی بۆ ئەو پێشانگای هاواری کرد ئێرە قەفەزی ددانە لەوە بەدوا ناونیشانی فوفیز لەسەر ئەو قوتابخانەی مایەوە ماوە کورتە و ناوی فوفیزم لەسەر ئەو گروپە هوەریا مۆری لێدرا سەرزەنشت ئامێزانە سەبارەت بە شێوەی ئیمپریالیسم و بەدواکەوتوویی دڵشکاند لە تیۆرەکانی هونەری بەکارهاتووی ئەو ڕۆژگارە نەبڕاوەیی ئەو وێنەکێشانە هەموویان جڵەوکار بوون لەسەر پێداگریی توانا و ئامادەیی نوێ و دانەری ئەوانیش ڕاگەیاندنی خۆ دوورخستنەوە لە ئازادیی تەواو لە جێبەجێکردنی وێنەکێشان و دەربڕینی هونەری خۆیان کرد ڕەنگە توند و درەوشاوەکان لەسەر ڕووبەرێکی فراوان بەبێ لاسایکردنەوە لە سروشت و ئاشکایی لە خاڵ و ناکۆکیی بێ هۆکار لە جۆش و خرۆشی بڕاوەی دڵەویشیان بە ڕەوایی دەزانی و هێنایە سەر تابلۆ. هێڵکاریی پڕ توانا سادەکە و هەندێ جار نەگونجاویان بە بێ ئەدەبیی بە دەوری کەلوپەل و شێوەکان دەزانی. هەروەها سوود وەرگرتن لە هونەری گوگن و ڤان کوخ هەر وەک بە کاریگەریی بنەبناوی قوتابخانەی ئیمپڕۆلیسیزم، پۆست مۆدێرنە و، ڕێنماییەکانی گۆستاو مۆرۆ هوژمێکی وەهای بە هۆکارەکانی هەڵچوونەکانی دەروونی خۆی بەخشی و ڕەخنەگرێکی چاودێر نەتوانی لە کاریگەری دوور بکەوێتەوە پەیکەرسازی بە شێوازی کوبیزم بەرەبەر چاوگرتنی ئەوەی کە فۆبیزم و پێشتر و زیاتر لە هونەرەکانی تر لە بواری وێنەکەشان بەرباب بوو ئەوەی کە لە یادەوەریدا ماوەتەوە کەمێک دەست پێش دەستپێکردنی بزوتنەوەکە چەند پەیکەرتاشێک دڵیان بەوە سپاردبوو بەو ڕێگایی کە بەهۆی پیکاسۆ و براکە و کرابۆوە هەنگاویان نا، بۆچی ئەو هەنگاوە نوێیە لە بەکاربردنی قەبارەیان لە بنەڕەت بە ماهییەتی و ئامانجی هونەری پەیکەرتاشی سازگار بەدەست دێت؟ لۆڕانس و لاسپریکتس کۆچکردنی هەزار و نۆ سەد و سی و حەوت و بەرهەمەکانی خۆیان بە هەمان شێوە بەکارهاتووەکانی وێنەکێشانی فۆبیزمیان بەدیهێنا. ئێستا بۆ لێکدانەوەی کورتەیەک لە هونەری و ئەمریکای باکوور یان ویلایەتە گوتەکانی ئەمریکا کە تێک ڕادوو لێ کۆڵنەوە دەبێت دەخێنە بەرچاو یەکێک هونەری ڕسمی و میدی ئەو وڵاتەیە دۆمیان هونەری سنوور پێستەکانی نیشتەجێی هەندێک لە ناوچەکانی ئەو وڵاتەن هونەر لە ئەمریکای باکووردا و لە دوایی ئەو ساڵانەی کە فیدڕاڵی سیانزا ویلایەتی باکووری ئەمریکا نەبەردی سەربەخۆیی خۆی دژی دەسەڵاتدارانی ئەوروپی دەست پێکرد لە 1776 ی پێش زایین بەردەوام بوو لە ئەنجامدا شێوە هونەری بارۆک و ڕۆکۆکۆ نوێ کلاسیکی هەریەکەیان بەڕیشەیەکی زیاتر لاساییکردنەوە و شارستانێت و کەمتر داهێنان و سەربەخۆ لە بەشەکانی جیاجیای ئەمریکا باکووردا بەکارهێنرا یەکەمین پەیمانگا و پێشانگا هونەریەکان لە سەرەتای سەدەی نۆزدەم کرایەوە و لە 1970 بەدواوە بوو کە پەیمانگەی هونەرە جوانەکان بە ڕەسمیی لە ئەمریکا کرایەوە بیناسازی مێژوی بیناسازی ئەمریکا وێنەیەکی تێکەڵ و هەندە جار پێگات و لە ڕەگەز و هەنگاوی بەتەواوی ناکۆک دەکاتە دەستمان وێنەیەک لە هەوراز و نشێوی بەردەوامی نێوان دوو ئامانجی دژ بەیەک لەگەڵ حەسایەتی هونەری لە بەرامبەر بەکاربردنی تەکنیکی، هەروا کێشمەکێشی نێوان لاساییکەرانی کۆیلەی ئەزموونی نوێ ئازادیخوازانە لە قۆناغی داگیرکردنی ئەمریکا واتە هەزار و شەش سەد بۆ هەزار و حەوت سەد و هەشتا کۆچکردوو نیشانی هەریەک لە وڵاتی ئەوروپی بۆ قبوڵکردنی بیناسازی وڵاتی داگیرکەر و تێکەڵکردنی ئەوەی لەگەڵ هەندێ تایبەتمەندی ناوخۆییدا شێوەیەک لە بیناسازی تایبەتی وڵاتی خۆیان بەدەستهێنا. بەکتاشی لە چارەکی یەکەمی سەدەی نۆزدەمدا ژمارەیەکی کەمی پیکە لە ئەمریکا هەبوو کە لە ژێدەستی پیکەرسازانی بێگانە هێنرابوونە دەرەوە لەوانە بتەکانی لاڤایت و جۆرج واشنتۆن لە کاری هودون پیکەتاشی فەڕەنسی لە سەدەی هەژدەم کۆچکردنی 1920 بەرهەمی ناوخۆی بەهای زیاتری نەبوو لە کارەکانی دەستی ئەو هونەرمەندانی کە پەیکەری دارین بۆ کەللەی پێشەوەی کەشتی یان دەمامکەکان و جوانکاریان بۆ بیناکان ئامادە دەکرد یەکەمین کەسێکی ئەمریکی کە پێکەتاشی وەک هوەرێکی ڕەسەن بەکارهێنا ولیام ڕاش بوو کە بە دروستکردنی پێکەرەکانی بۆ بەناو ناوڕۆکی بازرگانی بۆ بینای ئەم یەکەمین بەڕێبەرایەتی گومرکی ئەمریکا شارەزا بوو لە دوای ئەو نۆبەی جان فریزی دێت کە لە کۆلێژی هونەر بەشی بەردتاشی بڕوانامەی پێکەتاشی وەرگرت و بەرهەمی بەدەستێنانی بۆ ناساندنی ئەو لە دوای مردنی لەوانەیە یەکەمین پەیکەری ڕوخساری هاوشێوە ساز بووە کە لە سەتای پەیکەرسازی بەجێماوە هونەری سوودپێستانی ئەمریکای باکوور هونەری سوودپێستان دانیشتووی ئەمریکای باکوور میراتی چەند گەلێکە لە دێرێ زەمانەوە لە چەند قۆناخێکی شارستانەتی جیاجیا لە چەندین هۆزی بچووکی ڕاوچیان هەتا کۆمەڵگەی کوشت و کاڵی لە باردۆخی جیاجای دینی کۆمەڵایەت و ئابووری و جوگرافیا بەسەر بردووە لە زۆربەی ناوچەکانی ئەمریکای باکوور لە نێوان ئاسکی مۆکان و سوور پێستەکانی کەنارەکانی باکووری خۆرئاوە و هۆزەکانی پۆئیلۆ ناواهوای نیشتەجێی باشووری خۆرئاوای ئەمریکای باکوور ئەو میراتەیان لە ڕووی هونەریەوە بە کەمترین گۆڕانکاری لە ماوەی پێش هەزار ساڵ بەردەوام بووە ڕوانگەی گشتی توێژەران لەسەر ئەوەیە کە باو باپیرانی سوورپێستەکان یان یەکەمین دانیشتوانی کیشوەری ئەمریکا لە نزیکەی 2000 تا 2500 ساڵ پێشداین لە یەکەمی لە سنووری باکووری چین ڕێگەی کۆچکردنیان گوتۆتە بەر و بە تێپەڕبوون لە سیبریا و دۆڵی برینگ هاتوونەتە ئالاسکا و دوایی بۆ باکووری ئەمریکا ئێسقانی بەجێماو لەوانە لە نزیکی ئێسقانەکانی ماموت و بەڕواڵەت کۆتکردنی ئەو خەڵکە لە چەندین شەپۆلی بەردەوام شێوەی وەرگرتووە و گەرچی هەمووشیان خاوەنی نیشانەی نەژادی و پێستی مەغۆل بوون بەڵام بە چەندین زمانی جیاجیا قسە دەکەن لەبەر ئەوە دیارە ئەو کەسانەی لەگەڵ خۆیاندا چەکی بەدینی سەرتاییان پێ بوو تەنیا گیاندارانی ماڵیشیان سەگ بووە هونەری ئەفەریقا هونەری ئەفەریقا بەر لە مێژوو لە زۆبەی ناوچەکانی باشووری ئەفەریقا قۆناخی پێژیان ئەو قۆناخی بە هیچ مێژوویەکی تۆمارکراو هەتا هەمان کۆتاییەکان بەردەوام بوو و بە وتێکی ڕوونتر لەگەڵ هاتنی سپی پێستان بۆ ئەفەریقای باشووری بیابانی کە مێژووی دانیشتوانی نیمچە کیشوەری باشووری ئەفەریقا نووسرایەوە قۆناغی پێش مێژوو کۆتایی هات، بەڵام دیارە کە لە نچە کیشوەری باکووری کە تێکڕا میسر و حەبەشە و لیبیا و سەرزەوییەکانی کەناری دەریای ناوەڕاست و کەنارەکانی خۆرهەڵەت و مێژووی تۆمارکراوی هەر نەتەوەی وڵاتێک لە ڕابردوو جیاوازییەکی دوورتر و نزیکتر جێگیر بووە. ئەوە بە شێکی گشتی لە لێکۆڵنەوەی هونەریی پێش مێژووی نیمچە کیشوەری باشوور بەدەست ئەکەوێت. لێکچوون و یەکدەستەیی ڕێژەی پاشماوەی دۆزرایەوە. لە فەریقا باردۆخی پێکهاتنی هونەری ئەشکەوت یا هونەری ئەشکەوت نشینان کەمتر بەدی هاتووە بەڵام کەمێک وێنەکێشان و زۆر هەڵکۆڵینیان لەسەر گابەردی چیاکان و تاشەبەری تەختی گەورە لە ڕۆژگارەکانی دێرینەوە هەتا ڕابردووی نزیک چەند جارێک لە هەموو شوێنێک بەدەساتوە و پاشماوە دێرینانە دەبێتە بە نزیک پەیوەست بە قۆناخی بەردینی نوێ دابنرێن و لە دوای ئەوە ئیتر ئەفەریقای باشوور سەردەمی کازایی تێپەڕان هونەرەکانی گابردی نیمچە کیشوەری باکووری بە چوار قۆناغ ناونراون قۆناغی ڕاو لە ماوەیەدا گیانە قەبارە گەورەی وەکو فیل کارد کەرکەدەن، ئەسپی ئاوی، زەڕافە و شترمل و جۆرێک مانگای کێوی کە ئێستا لەناوچووە، بەڵام نەخشی هەڵکەنراوی بە زۆر لەسەر بەردەکان ماوەتەوە، دەژیان لەو قۆناغە تەنیا هەڵکۆڵینی سەر بەردی بەبێ هیچ وێنەکێشانێک بە جێبەجێکردنی سروشتی خۆی و جێگیرکردنی وردەکاری بینراو بەدەستهاتووە. هەیکەلی ئادەمی چەکدار بە بێڕەنگی جۆری تیر بە دەسکی داری چەماوە کە لە دوای هەڵدانیان بۆ شوێنی لێدراو بۆ شوێنی خۆی ئەگەڕێتەوە تیر و هەندێک جاری کەوان ڕۆڵیان هەبووە بەهۆی زۆری ڕۆڵی مانگەی کەوی ئەو قۆناخە بە مانگەی کەویش خوێندراوەتەوە. قۆناغی گاوانی 400 تا 1200 زاینی کاڵکۆڵینی بەجێماو لەبەردەم پەناگا سروشتیەکان چیاکانی تاشەبەردی بڵاوبوەوە شێوەی پیشاندانی کەمتر سروشتیە و زیاتر هەڵبژاردی نمایە و شێوازی هەڵکۆڵین دواکەوتوترە لە پێشین قۆناغی ئەسپ کە بە دوو قۆناغ دابەش کراوە هەڵکۆڵینی سەر عربانە و ئەسپسواری لە بەرهەمی سەرتاسەری ئەو قۆناغە گیاندارانی بێ پێس ئەستور بە تەواوی لە ناوچوە و شوێنیان بە ڕۆڵی مانگای ماڵی وەک ڕابردوو بە زیادکردنی بەرانی شەخدار و سەگ بەسەر بدووە لە قۆناغی دواتردا وێنەی وشتریش وەک ئەسب هاتووە دیمەنەکەوە ئەسب لەگەڵ دەسەڵاتی نەتەوەیی کۆس هیکسۆس بەسەر وڵاتی میسردا لە زاری دووهەمی پێش زایینەوە هاتۆتە ئەمەریکای باکوور هێرۆدۆت شایەدی ئەوە دەدات کە لە سەدەی پێنجەمی پێش زایین دانیشتوانی بیابانی عەرەبانی ئاسپیە ئابانەی ئەسپیان بەکار بردووە عربانەکان بەگشتی بە نەخشی جوان هەڵبژێدرا و هەیکەلی ئادەمی و گیانداری گەرچی یەک پارچە ڕێسا بوو بەڵام زۆربەی سەرزیند و بە توانای کاری هەڵکۆڵین بۆ کراوە قۆناخی وشتر کە لە دواترینیانە و هەتا ئێساش بەردەوامە دیاریکراوە بە زۆری ڕۆڵی ئەو چوار پێ قاچ و ملبەرزە هەیکەلەکانی بەگشتی بچووک و هەڵبژاردن و بە شارزایەکی کەمتر لە ڕابردوو دروست کراون نیمچە کیشوەری باشووری ئەفەریقا دانیشتوانی باشووری ئەفەریقا بە ناوی بۆشمەنەکان لە ڕابردوویەکی دوورەوە هەتا ئێستا لەسەر پایەی هەمان بژێوی یان ئابووری ڕاوکردن و ئازووقە کۆکردنەوە هاوشێوە لەگەڵ ئەوەی دەرباری هەمەلایەنەی نەتەوەکانی بەردینی دێرینی ئەوروپا ئاسیا وتراوە بە ژیانی خۆیان بەردەوام بوون هونەری ئەوانش بریتی بوو لە وێنەکێشان و هەڵکۆڵین لەسەر بەدی ناو ئەشکەوت یان پاتایی بەرد کە لە پەناگا سروشتەکاندایە هونەری هۆزایەتی ئەفریقا لە ڕژگارە مەژوویەکان جیانی شارسانێتدا خەڵکی ئەفریقا لە ناوچە جیاجیاکانی ئەو کیشوەرە لە شەتق و دوورکەوتوو لە کاروانی ڕۆژگار خاوەنی هونەری جێگیر و سوننەتگەری لەگەڵ ناوەڕۆکێکی ئاینی و جوانییەکانی وێنەیی و ئینتیزاعی تایبەتی هەر نەتەو و هۆزێک بوون هونەرێک کە نەوەک تەنیا توێژەران و پێشکەوتوانی ئەوروپای لە سەرتاسەری سەدەی نۆزدەهەمدا بە توندی خۆیەوە سەرقاڵ کردووە بەڵکو لە ڕوانینی هونەری و شێوازی کاردا زۆربەی وێنەکێشان و پایکەرسازانی ئەوروپا و ئەمریکا بەرهەمی ئاشکرایان هەبووە هەتا ئەو شوێنی کەڵکەوتوویەکی وەک پیکاسۆ لە سەرەتای سەدەی ئێستادا ڕاستەخۆ بەرەمەکانیشی بە سروشتی وەرگرتنی وێنەی لە هونەری بوومیەکانی ئەفرێقا بەدیهێنا هەروها قوتابخانەی کۆبیزم لەلایەک لەسەر بنەمای ئەو کاریگەریە پێکات. هونەری شارستانەتی دێرینەکانی ئەمریکا دێرینەناسی لە دوو کیشوەری ئەمریکا دەبێ بوترێت کە دێرینە ناسی دوو کیشوەری ئەمریکا واتا توێژنەوەی زانستی لە پاش ماوە بەجێما و لە نەتەوای پێشمێژوو کە لە سێ نیمچە کیشوەری ئەمریکای باکوور و ناوەندی باشووردا ژیاون کە هێشتا قۆناخی منداڵی خۆیان تێنەپەڕان. قۆناغی منداڵیان تێئەپەڕان ئەو سێ ناوچەیە کە ئێستا بۆتە جێی لێکۆڵنەوە بریتییە لە مەکسیک، ئەمەریکای باکووری، وڵاتی گواتیمالا و هیندواس هەتا پەناما ئەمریکای ناوەندی وڵاتی کۆلۆمبیا ئیکوادۆر لە خۆرئاوای ئەمریکای باشوور هەتا پیرۆ و شیری لە ڕاستیدا لە دوای جەنگی جیهانی دووهم کە شێوەکانی هوێژودا ڕێژی بۆ بەدەستێنانی پاشماوەی ژێرخاک بەو شێوەی بە دیاریکردنی پێشینەی قۆناخە دێرینەکان دۆزرانەوە لەوانە بە ئەندازە وەرگرتنی کاربۆنی بەکێشی چواردە کە هەم لە سروشتی و هەم لە بوونەوەری زیندوو بەدەست دێت ئەوە بەهۆی کاریگەری هۆڵی ناوکی قڕقشم بە تێپەڕبوونی ماوەیەکی دیاریکراو کەم دەبێت هەروەها بە یارمەتی ئەو دەستکەوتە فراوانی کە لە دواییدا لە توێژینەوەکان بەدەزاتوە نووسینەوەی زانیاری مێژووی لەگەڵ خستنە لەگەڵ خشتەی زەمەنی تا ڕادەیەک وت لەوەی کە ڕابردووی دوور لەبەر بەسەر ناتەوە نیشتەجەبەکانی دوو کیشوەری ئەمریکا هاتبوو ڕێککەوت لە بواری توێژینەوەدا بۆ شێوەیە دەبێت ئەوە لەبەر چاو بگیرێ کە جیهانی کەونارا ئاسیا و ئەوروپا ئەوەندە تامەزە و سەرقاڵ و سونەتەکانی کلاسیکی هەستی بەرهەمی هونەری خۆیان بوون کەیتی گرنگیا مەدێرنەناسی خۆنەگرتو بەرهەمەکانی هونەری جیهانی نوێ و دوو کیشوەری ئەمریکا لەگەڵ ناوەڕۆکی بەتەواوی سان شان دەرنەخستووە بەڵام کارەساتی گەورە ئەو بوو کە ئیسعماری ئیسپانی لەو هێرش سستمکارانی خۆیاندا لە ماوەی هەزار و پێنج سەد و نۆزدە تا هەزار و پێنج سەد و پەنجا و سێ شتێک لە بەرهەمی هونەری بەڵگەی فەرهەنگی نەتەوە دێرینەکان لەو سێ ناوچەیە یاد کراوە ئەمریکا نیوچە کیشوەریان بەجێ نەهێشتووە لە ئەنجامی بینای ناسینی ئێمە لەسەر شارسانتی پایە بەرزی بوومی لە وڵاتی نێوان دوو کیشوەری ئەمریکا لە مەکسیک هەتا شیلی تەنیا لەسەر پایەی توێژینەوە دینناسیەکانی پەڕاندەوە کە بەرهەمی پڕ سوڕانەوە کاتیگەرە لە چوارچێوەی ئەوەی کە لە هەموو حاڵەتێکدا هەم بە دەستکەوتنی زانستی و تەکنیکی سەبارە بە هەڵقوڵاوەکان دەستکەوتە فەرهەنگیەکان پەیوەندیی بەرامبەر ئەو شارستانیتە ئەنجام نەدراوە گەرچی وڵاتی دوو کیشوەری ئەمریکا بەرنامەی دێریناسی فراوانی گرتوەتە دەست و زۆربەی ناوەندی لێکۆڵنەوە توێژینەوەیان دروست کردووە بەڵام یادەوەری هەمان وەقعگەریان کە تەنیا لە مەکسیک زیاتر لە 5هزار دەستگای توێژینەوە هەیە بارقورسی کارێک کە بەردەمی خۆی بەباشی دەرەکەوێت ئێستا لە بنەمای توێژینەوەکان و بەدەساتۆکان نوێژنکردنەوە بڵاوکراوەی ئەو ناوەندە گەورانی دەوڵەتیە کە زانیاری ئێمە لەسەر ئەحواڵی نەتەوەکانی ئەمریکای پێش کریستۆف کۆلمبۆس یان شارستانتەکان دێرینی ئەمریکا هەر بۆیە توێژەران وایانداناوە پەسەندکردنی زانستی مێژوویی دوایین توێژینەوەنەکان بەرەو کوادۆر بولیوی تاشیلی ڕۆیشتووە پاشماوەی بیناسازی پیشەی دەستی وەک گۆزەگەری هەڵکۆڵین جوانکاری خڵشەسازی چەندین جۆری ڕستن و زەڕەنگەری و کانزاکاری و کە کلیلی کردنەوەی ڕازی فەرهەنگەدەینەکانن تا ڕادێک لە موشێنی ناوچەکانی بووە جێ باس و لێکۆڵینەوە بەدەزێنانی دۆزراوی زیاتر ڕوونتر مەحاڵ بەدەساتوە هونەری میلی بومییەکانی دوورگەکانی ئۆقیانووس دووگەکانی ئۆقیانووس ئۆقیانووس نزیکەی سی هزار دوورگی بچووک و گەورەی لە ئاوەکانی باشوور هەتا ناوەندی ئۆقیانووسی ئارامە ڕێکەوتی ئەو دوورگە بچووکانە ڕووباری هێنانە دەرەوەی مرواریە لە ئەو ڕێکەوتی گەورەی ئەوانە ئەو ئوسڕێلیانەیە کە سریان دەرکردووە بۆ چاودێری لە بەرابەر کیشوەرەکانی جیهان ئوسترالیەکان کە مافیان هەیە لە گەورەیی قەدەر جێپەنجەی خۆیان بە شایستە دەزانن بۆ پانتایی بێ سنووری دەریای دەوروبەریان شێوەکانی هونەری زۆربەی دوگەکانی ئۆقیانوس لەگەڵ یەکتری جیاوازی هەمەلایەنەیان هەیە و لەگەڵ ئەو حاڵەتە زۆربەی ناوەڕۆک و وێنەی بەجێما و جۆرێک بۆنی خۆشی گشتیان هەیە لە نێواندا کا بەشێوەی ئۆقیانوس ناو دەبرێت لەسەر هەموو هونەرەکانی خۆی دەسازێنێ. کۆمەڵە دورگی ئەندەنیزی ناوی ئەندۆنیزیا لە بنەڕدا بە واتای دوگەکانی هین دێت ئەو یەکە جوگرافیەیە لە هەزاری دوورگی بچووک چەند دوورگەیەکی گەورە لە باشووری خۆرهڵەتی ئاسیا و ئەوکانی ناوڕاستی ئۆقیانوسی گەورە کە درێژایی خۆرهەڵات و خۆرئاوای نزیکەی 500 هزار کیلۆمەتر دەبێت و دوورگە گەورەکانیان بریتیە لە سوماترا، جاوا، بۆرینیو، بالی، نیوە دوورگەی گینەی نوێ، گەرچی ئەو دوورگانە کۆمەڵێک هونەری پڕەونەقیان بەدین هێناوە، بەڵام بەرهەمەکانیان ئەوەندە چۆنێتی هونەری خۆرهەڵاتی لە خۆیاندا پاراستووە و بە شێوەیەکی گشتی لە ڕووی جوانناسییەوە ئۆقیانووسی نین. کە توێژینەوەکە لەو بەشەدا لە مێژووی هونەریدا ناوبراوە بەشێک لە مێژووەکە هونەری دوورگە نشینانی ئۆقیانوس لەگەڵ ئەو هەموو پیکە تاشی و جوانکاریە هەندێک لە ناوچە لاوکیەکانی ئەندۆنزیا پەیوەندی خۆیان لەگەڵ دەربڕینی شێوازی سەتایی هونەری ئۆقیانوس بە باشی دیارن دوورگەی لیتی دوورگەیەکە کەوتووتە ئاوەکانی باشووری خۆرهەڵاتی ئەندەنۆزیا کە بەهۆی پەیکەرە دانراوەکانی باو و باپیرانیان گرنگیەکی زۆری هەیە ئەو پەیکەرە دینیانە کە لە دار داتاشرەون و بە گشتی بەرزیان 50 سانتیمەتر کەمترە لەوانەیە کاریگەری خۆیان لەسەر پەیکەرە دروستکراوەکانیان لە دوورگەی کینیای نوێ لە کۆمەڵە دوورگەکانی مالیزی و تایبەت بە کوروار یان هەیکەلی باوپێپیرانی بەجێهێشتووە کە هاوشێوەیان دیارە لە هەمان کاتدا پەیکەرەکانی دوورگەی لیتی لە دوو لایەنەوە جیاوازن ئەوەی کە لە کوروواکانی کینیای نوێ بەرک ئەندامترن و ئەوی تر لە جیاوازی سەریشیان ئارایشی شێومیدی کانزایی هەندێک جار درەوشاوە زیاد کراوە بورنیۆ قەڵغانی چوارگۆشیی ئەو دورگەیە بە ڕەنگی شادی بەخش ڕووبەرەکەشیان لە بەشی سەرەوە و خوارەوەی بەشەکانی سێگۆشە دەبەسترێتەوە بە گشتی تێکەڵەیەک لە جوانکاری خۆرهەڵاتی دووری و ئۆقیانووس بە یەکسانی دێتە بەرچاو لەبەر ئەوەی کە سەیر دەکرێت جوانکارییەکی چڕوپڕ پێکەوە دەرەوشاو لە وێنەی خۆرهەڵاتی لەگەڵ ئەو هەیکەلانەی کە یادەوەریی شێوازی مالیزییان ئاوێتە کراون داوامکەدارینەکان کە هەندێکیشان بەهێشوویی لە نەخشی لولخواردووی چنگ ناوخاڵی ڕازێنراوەتەوە بە هەمان شێوە نیشانی شێوە هونەری ئاوێتەن دورگەکانی فلیپین نەتەوەی ئیگۆرت و گروپەکانی هاوسێشیان لە دورگەکانی فلیپین کەوتوتە سەروترین بەشی باکووری کۆمەڵی دورگەکانی ئەندەنۆزی کەلوپەلی خشتی جوانکراو بە مۆڕکی ناسکی سەدەفی و بەدەسکی شێوە ئادەمی دروست دەکران وەها دەنوێنێ کە ئەو پیشەسازیانە لە ساتی هەستبەرکردی هەمەلایەنە دەچێتە ژێر کاریگەری هەیکەلەکانی باپیرانیان بە شێوەی دانیشت و دەستەکانی لەسەر ئەژنۆیە کە لە هەردوو کۆمەڵە دوورگەکانی ئەندەنۆزی و مالزی دروستکراون بەدیهێناوە کۆمەڵە دوورگەکانی مالیزیا ناوی مالیزی بە واتای دووگەی ڕەش دێ خەڵکی مالیزیا یان لە تیرەی نیوسەردەنگینیەکانی پڕمون یان لە مالیزیەکانی دوورگاناوەندی گرنگی هونەری لە کۆمەڵات و گەکانی مالیزی بریتە لە گینەی نوێ دوورگەی بیسمارک دوگەکانی هیبریدی نوێ دوگەکانی تر و بیانت دوگەکانی سلێمان کاڵدونی نوێ دوگەکانی فیجی کە لێردا بە کورتی باسیان دەکەین کۆمەڵا دوگەکانی مالیزی بریتە لە ژمارێکی زۆری دوورگە لە زۆربە دوورگە بچووکەکان هەتا بە گەورەی گینا نوێ بە پێوانەی گشتی 55 هزار کیلومتر چوارگۆشەیە لە ئاوەکانی باکووری خۆرهڵاتی ئوسترالیا هەتا باشووری ئۆقیانوس گەورە گینەی نوێ ئەم دوورگەیە بە یەکێک لە گەنجینەکانی هوەری سەتایی لە جیهاندا ناسراوە ڕەگەزێکی سەرکی بەرهەم دیسان دارە گەرچی سونەتی دێرینی بەرتاشینی ڕەنگین لە جێ خۆی ماوە ڕشاڵی پێستی درەخت بۆ چنینی پارچەی تاپا و سەدەف و شوڵی سەبەتە چینین هەتا ڕادێک بەکاربراوە پێکاتی ڕەنگە کراوەکان بە تایبەتی سپی یان سوور یان پەمەیی سوودی لێ وەردەگیرێت هەتا سەنج ڕاکێشانی زیاتر بدات بە پەیکەرە دارینەکان دینی نوێی هینت کە نیوەی خۆرئاوای دووگەکەیە هەندێک کاریگەری ئەندەنۆزی پێوە دیارە بەڵام شێوەی گشتیان بە ڕوونی مالیزیە چواچەوی هوەری دیار و با و هەمان کوورەواری پیکەرە شێوە دانیشتی پیاوچاکانە لەو هەیکەلانەدا هەندە جار کەسی سەری واقعی ئامادەکراوی مرۆڤ جی سرە داتەشەوەکان دەگرێتەوە چەندین پارچە پێستی درەخت بەڕەنگەکانی سوور و ڕەش و نەخشەکان یەکەڵ لە شێوەکانی ماسی و گیانداران وشکایی دەریایین و بەکارهێنانیان هەم دینیە و هەم دنیایی لە دروستکراوە تایبەتەکانی بە نیمچە هێلێندی گینەی نوێ قەڵغانی شێواهێکی بڵندە وێنەی دووبارە و جەستە هەروەها هەڵقۆڵینی موشابکانە لەسەردار بۆ بەشی پێشەوە بەلەمەکانی دەریاوان بوون کۆمەڵا دوگەکانی بزمار ئەو کۆمەڵە تێکرای ناوەندی هوەری وەک دوورگەی بەریتانیای نوێ دوورگەی ئەلەندی نوێ و گروپی دوورگەکانی ئەدمیرالتی لەگرنەوە چاچەوی هوەری دیاریکرا و دەمامکی دروستکرا و لە پارچە پێستی درەخت و ڕاکێشراو لەسەر ڕووی قاڵبێکی سەبەتە چنراو ئەو جۆرە دەمامکە کە لەگەڵ ئاوێتەبوونی جۆراوجۆر ڕەنگەکانی ڕەش و سوور و سپی و زەرد ئاسمانی یان سەوزی ئارایشت کراو لە بەشی لە ئاینە نهێنیەکان و جادوەکان بەکاردەبرێن ئەو ئاینانە زیاتر پێوەستن بە ساڕۆژی ڕۆحی خاوەن هەیبەت و بەدەسەڵاتی بنەماڵەیی دورگەی هێبرێتی نوێ سونەتی دەمامکە ناشرین و ترسناکەکان دروستکراو بە داری ڕەنگاوڕەنگ و پارچەی ڕووەکی کەلوپەلی تری ئاینی پەیوەست بەوانەوە لە دووگەکانی هیبریدی نوێدا بەردەوامی خۆی پاراستووە لە ماوەی ساڵە مێژوویەکانی تەشریفاتی پشکۆ بۆ بەخێرهاتنی ڕۆحەکانی باوباپیران ساز کراوە ئامێری میوزیکی قڵقانەکان دەمامکەکان پێکەرتاش داتاشراوەکانیان هەڵکۆڵین بەدی هاتوون ڕووبەرەکانیشیان بەڕەنگی درەوشاوەکان ڕازێنراوەتەوە زۆر بەشیان لە دوای یەک جار بەکارهێنانی ئاینی لە ناو دەبرا هەر بۆ شێوەی هێز و توانای هەر کەسێک بەپێی چین لە چینەکان پلەبەندی کۆمەڵگەی هۆزایەتی وەرگتووە بەدەستێنانی هەیبەت و دەسەڵاتی کۆتایی هۆکارێک بووە کە بەشێکی گەورە لە هوەری لوگەکانی هیبریدی نوێبوونی پێبەخشیوە دوورگەکانی تبروبایین چوارچەوەکانی هونەری ئاینی بەکارهاتوو لە ناو گروپی هونەئۆزەکانی ماسیم نیشتەجێی دوورگەکانی تروباریان نمونەیەکی لە وردترین شێوازەکانی هونەری مالیزیە قسە لە نەخش و نیگارە هەڵکۆڕاوەکانیان جەبەردەستە کراوەکان لە ناودایە کە بە وردەکاری و ڕوونی تەواو تایبەت دەسەر ڕوبەری قەڵغانی سەماناو برەوە بە کاییدی بە جێبەجێ کراون بەو جۆرە ڕازاندنەوەی ڕووبەری پەیکەرەکان بە مووروی سەدەف بۆ شێوازی کە لە دوورگەکانی سلێمان بەکار هاتووە زیاتر جەختیان لەسەر تونند و تۆڵی بەشکۆی پەیکەرەکان کردوێتەوە و نمونەی باشی ئەوە لە هەیکەلی پێشەوی بەلەمە گەورەکاندایە کە بە کە بە هەیکەلی مرۆڤ نەما دروست کراون لە بەرچاو تێ ئەپەڕن کالودۆنی نوێ باشوورترین دورگەی مالیزیا لە ئۆقیانووسی گەورە خاوەنی هونەرێکی دیاریکراو بە نەخشی بەرجەستی ئەندازەی لەسەردا بۆ دەرگاکان و دیوارەکانی ناو و بنمیچەکانی ماڵەکانی بنەماڵە یان بیناسازی دارین کە بە نەخشی خڕ و نیوە ڕووی قوچەکی شێوەی خۆی نووسنودار و بە بیناسازی کۆمەڵا دورگەکانی مانلیسی، کاری هەڵکۆڵینی پەیکەرە پتەوەکان لەسەر هەیکەلی دروستکراو یادەوەری و بوونی باپیرانیان بە زیندووی و بەڕێزەوە سەیر دەکرد، بەشی سەرەکیشیان بریتینە زنجیرەکانی پەیوەندی کراوی چەناکە بە گرێی شێوە بادەمی، هەروەها لەگەڵ سارییەکی پان هێمای ڕووخساری گەورە لەسەر سەری ئەو وێنانە. دوورگەکانی فیجی ئەم دوورگانە کەوتونەتە بەشی خۆرهەڵاتی کۆمەڵی تورکەکانی مالیزی بە بڕوای گرروپێک لە شارەزایان خاوەنی فەرهەنگێک تێکەڵاوی مالیزی بۆلیڤایین چەکەکان و کەلوپەلی ئاینی بە زیادکردنی پارچە تاقە لە پەرشی درەختی ناوخۆیی بە گەورترین بەرهەمەکانی هونەری ئەوانیش دادەنرێت پەیکەرە هەمەلایەنەکان سێ مەودای کەمتر لە ناو خەڵکی فیجا بەکارهاتووە لە جیاتی گورزی بەخ گورزی جەنگی هەڵکۆرراو وێنەی جوان سەری گوزەرەکان بە شێوەی جیاوازی هیلالی و ئەسپ سواری ماڵی بە گشتی بە درێژایی زیاتر لە یەک مەتر فراوان دروست کراون چۆنێتی شێوە مالیزی هونەرەکانی کۆمەڵا دورگەی مانزی لە ڕووی وێنەی شێوەکان و شێوازە بەکارهاتووەکانیش بەتایبەتی ئەوانەی کە سوودیان لە هەیکەلی ئادەمی وەرگرتووە بە شێوەیەکی سەرسوڕهێنەر دەوڵەمەندە. چوارچێوەی سەرەکی هونەری مالیزی پیکەتاشی دارینی ڕەنگاوڕەنگە، بەڵام ڕیشاڵی ڕووەکی چنرا و سەدەف بە درێژایی ورد و پڕ زیاتر لەسەر ئەوانە ڕێکدەخرێت هەتا لەسەر قاڵبی دروستکراو لە ڕووی چۆنێتی هونەرییەوە زیاتر بنوێنێ، بۆ نموونە لە دوورگەکانی ئێرلەندی نوێ یان بەشی باشووری گینەی نوێی هینلێند، موشەبەکدانان لەسەر پەیکەر بە توندی تەرخکراوە و بەکار هاتووە بەڵام لە زۆبەی شوێنەکانی تر شێوە گەورەکانی ناو خاڵی پڕ کە بە هەواقی گەرای پایکەتاشی دادرێت چوونە پێشەوە حکمی ڕەوایی دەکەن لە هەموو شوێنک و زیاتر لە دوگەکانی سێلمان بەو شێوی کە لە بەرچاو تێپەڕی لە زۆبەی مەڵبەندا باسکراوەکان وێنەی پێچ و نوشتنانەوەی هێڵی ڕەنگی برەویان هەبووە. هونەری بومییەکانی ئوستورالیا بە فراوانی دورگەی ئوسترالیا بە ئەندازەیەکی زۆرە کە زیاتر لە هەشت بۆ چوار ملیۆن کیلۆمەتر چوارگۆشەیە، ئەوانەی لە ڕیزی ژمارەی کیشوەری جیهان داناوە، لەو ڕووەوە ئوسترالیا دەستەواژەی جوگرافیای بە کیشوەری دورگەیی ناو دەبرێ، بەڵام بەرهەمی چوارچێوە هونەرییەکانی ئوسترالیا بە پێچەوانەی فراوانی بەدەر لە ڕادەی خاکەکەشی بە پێوانەی ناگاتە ئەوەی کە لە دوگەکانی تری مالیزی و پۆلینزی بەدەساتوە زەلەندی نوێ هوەری نەتەوەی ماوری لە زەلەندی نوێ لە هەموو نووسراوە هوەرەکانی پۆلینزی جێگەی لە کۆڵنەوە بووە بێ ئەوەی کە بە ناچاری لە ڕووی جوانناسی لە پێش ئەوانە بووبێت هوەری هۆزەکانی ئەو دوورگە گەورەیە بۆ خاصەتی جەختکردنەوە جێگەی ستایشە ئەو گونجانە کە لە شێوی گروپی بوونی هەیە بەوژاترین کۆمەڵی هونەری سەرتاسەری ئۆقیانوسیە دەژمێرێت لامانکاندا لە ڕووی هەمەلایەنی سۆزداریش لە گشتی لە چوارچەوە هونریەکانی دوورگەکانی پۆلینزی لایەنی تووڕەی و قسەی ناخۆش و توندی هەیە ساما تونگا لە دوو دوورگەیە ئەو چوارچەوە هونەری کەنایە دەنوێنێ چاکسازی ئاینی بەدار را وێنەی ورد و نەخش ڕازێنراوەتەوە لەوانەدا جوانکاری ئەندازەیی لەسەر نەخشی دوانەکانی تر پێشبڕکێ دەکات، شێوازی هونەری تەکنیکی بووم بیانی ساموئەڵ تەنگای لە دانانی ڕووبەرێکی پوخت و ئاسان لە دروستکردنی لەگەڵ هەر ناوچەیەکی تری پۆلینێزی چاودێری دەکرێت. تاهیتی ماوەی تاهیتی لە گروپی دوورگەکانی سوسیایەتی باوەڕپێکراوی ناوەندی هونەر و گەڕیدەیان بەدەستێناوە بەتابەتی ئەو پارچانەی کە لە ڕشارە توێکڵی درەختەکانیش بەنەخشی بەنەخشی ئازاد پڕ لە وێنەی ڕوەکی دەریای دروست کراون و خۆشەویستی هەمووانی بەدەستێناوە هەتا ئەو شوێنی کە لەمڕۆدا بۆ تاهیتی بە تاڵەیەکی بازرگانی دەژمێدرێت دوورگەکانی مارکیز گروپی دوورگەکانی مارکیز حوزەیەک لە پۆلێنیزی فەڕەنسا پێکدێنن کەوتونەتە باکووری خۆرئاوای دوورگەی ئیستەر دروستکردنی بتەکان و پەیکەرە گەورە ئەندامەکان لە بوونەوەری خواوەندی بە بەردی پاشماوە گرتانی کە لە زمانی میدی بوومی تیکی دەخوێندرێتەوە قاڵبی هونەری بەناوبانگی ئەو ناوچەیە نمونەی جۆری ئەوەی جێبەجێکردنی کەسێکی دانیشتووە بە شێی گەورە ناوپڕ لە قەد و سەر لە گونجاندنێکی گەورتر لە قەبارەی سروشتی بەڵام باشترین نمونە هەڵکۆڵینی دارین لە ئاسای ئاینی پیشان ئەدرێ کە سەرەکەی بە وێنەی دووبارە و جوک کراوە لە ڕوخسار و تاکە تاکەی ئەندامی جیاکراوە ڕازێنراونەتەوە ئەو جوانکاریە وێنەییە بە شارەزایەکی تەواو هەستێکی خۆڵ لە ڕسناتی شێوە هوەری جێبەجێکراوە دوورگەکانی ئیستەر ناوبانکی نە ئاسایی دوورگەکانی ئیستەر بۆی بەردینە دەبەلاحەکانیان کە لەوێدا دروستکراون ئەو بتە بنمیچە ڕوخسار و هەواو و ڕوخسارانە لە ڕووی قەباری زۆر گەور و شێوەی شکۆمەندیان لەناو هەموو بەرهەمە بەردینەکانی دوورگەکانی ئۆقییانوسیا هاوتای نییە هاوای هونەری ئەو دورگەیە لە ڕووی تێگەیشتنی پوختی خوڵقاندنی پیکەر بە یەکێک لە بەرهەمی بەرزترین دەربڕینی هونەرییە لە سەرتاسەری ئۆقیانووسەیا لە زۆربەی پێکەرە دروستکراوەکان بەدەستی هونەرمەندی هاوایی ڕەگ و ڕەوەندی بەهێز لە شێوەی ئەکسپریۆنیزم دیارە هەندێجار لە پێکەری ئەست ئەبستکرات لە پیشاندانی هەندێک ئەندامانی جەستە یان سروشگەرایی لە بەرجەستە بەخشینی بەشەکانی تری ئەندامانی ئاوێتە دەکرد ناکۆکێکی دروستکرد لە ڕووی جوان ناسییەوە دەربڕیی هونەری سەدەی بیستەم خۆرئاوایە. بابەت و مانای هونەری ئۆقیانوسیا گەرچی هونەرەکانی بوومی ئۆقیانوسیا بە بەراورد لەگەڵ هونەرەکانی بوومی ئەفریقا و دوو کیشوەری ئەمریکا خاوەنی ماهیەتی دیاریکراون بەڵام هێشتا ئەو واقعاتە بەجێیە کە جیاکردنەوە و لەسەر ژماردنی بنەماکانی یەکگرتووشیان لە ناو وتراوە هونەریەکانی کۆمەڵە دوورگەکانی جیاجێی ئۆقیانوسیادا بۆ نمونە پەیکەرتاشی مالیزی و یان پۆلینیزی بە ئاسانی مەیسەر نابێت لە لایەکەوە دەبین کە ڕەنگاوڕەنگی ڕوبەری دەرەوە و دانانی سەدەب لە هەندێک لە بەشەکانی پەیکەرەکان هەتا ڕادێک لە سەتاسەری ئۆقیانوسیا بەکارهاتووە هەروە دەبین کە خاصەتی نوشتانە و نولپێچی دەڵی دیاریش لە جوانکاری هەم لە پێکەسازی هەمووی ئەو دوورگەیەدا تا ڕادێک گشتگیر هەیە دیسان دەبینی لە هەموو شوێنێکدا باڵای سەرسوورهێنەر ناشرین و ناخۆشی تری سەتاسەری بە توندی و دەربڕین هەڵچونی گەرم و وێنە دروستکراون بەو شێوەیە لە کۆتایدا دەتوانین بڵێین کە خەیاڵیترین و ناسروشتیترین نمونونەکانی هونەری بوومی میلی جیهان لە ئۆقیانوسیا بەدەزاتوە.